کورد بۆ گشتی شاعیرە ئەم جیهانگەڕ ڕۆژەڵاتناس جغرافیازان و مێژونووس و تەنانەت فەرماندە دڵڕەق و خوێنخۆرانە و دیبلۆماتە فێڵەزان و چاونە زێرانەی بۆ هەر مەبەستێکی زانستی و بۆ هەر کارێکی لەشکری و سیاسی ڕێیان کەوتوتە خاپورە وڵاتی کوردستان ئەم مەڵبەندە سەیر و سەمەرەی جیهان و کوردی لێقەوماو و زۆر لێکراو و پاشکەوتوویان دیوە و ناسیوە و چاک یان خراپ ڕاست یان درۆ دوژمنانە یا دۆستانە شتێکیان لەسەر نووسیوە هەموو لەسەر ئەم دیاردەیە یەکدەنگن کە کورد گشتی شاعیرە من ناوێرم وا بە ڕاشکاوی ڕای خۆم دەرببڕم و وشەی گشت بەکار بێنم بەڵام دەوێرم و دەوێرم و باڵیان بۆ بچێسم و بڵێم ڕاست دەکەن و کەم کورد هەیە شتێکی بە ناوی شێعر نەگوتبێ تا خەڵک پێی نێژن شەندە لە مەندە کەمترە نابێ وا بە ساکاری بڕوانینان دیاردەیە ڕەنگ بێ هەروە بە خۆڕایی نەبێ کە کورد دەوەندە شێعر دۆستە ئەم دیاردەیە پەیوەندی دەگەڵ مەڵبەندی ژیان و چلۆنایەتی باری ئابووری سیاسی و کۆمەڵایەتی و فەرهەنگی دانیشتوانی کوردستاندا هەیە ڕاستە کوردستان گەرمەسێری قاقڕ و کڕاڵ و ڕووتەن و دەشتی بەیتون و بێرون و کاکی بە کاکی بێ ئاو و کەم باران و دزێویشی هەیە بەڵام بەشی هەرە زۆریە مەڵبەندە جوان دڵگر و هەست بزوێنە سیاسەربەرز و گردن کێشەکانی کوردستان کە دوندیان دە جەرگی ئاسمان چەقیوە سەرنجی هەموو ڕێبوارێک بۆ لای خۆیان ڕادەکێشن ئەم کەڵە پیاوانەی لە گیانی خۆیان ببوون و بە چەنگە کڕگە هێشتا فێنکایی دڵانە کێڵگە و دەشت و کانیا و ڕووبار و زێوز ناوی ئەم وڵاتە وشکە سۆفیش دەخاتە گۆرانی چ دەگا بە شەوگەڕی دڵتەڕی سەوداسەری دەنگ خۆش زارۆکی کورد دەگەڵ هاوژێر ڕا سەرپشتی لانک و بە دەسرازە پێچرا و سەرسینگەی پێدا درا گوێی بە ئاهەنگی بلاوێنی لایلایی دایکی زەحمەتکێش و هەژاری کورد ڕادێ کە گیانی لە چنگ نەخۆشی منداڵەکە بۆ خۆتان دەزانن چۆن کۆرپان لە بەردایکان دەڕفێنن ڕزگار بوو زمانی بە حلور بلور تەکامە ڕادێ کە گەورەتر بوو سکت بێ و چکۆڕ لە نێو زبڵ و زاڵ و پین و پاڵ حیلانە دەکا و دەڵێ ئەمن و تۆ منداڵین بە جووتەی دەسماڵین لە نێو پین و پاڵین هەر دەستی داریگر دەچێتە بەر دەسڵەوەڕ بزن و مەڕی شەل و نەخۆش و ئەم بەر و ئەو بەر و شەڕە بالۆرە دەکا کەم کچی وا هەیە کە گەیشتە دەوروبەری خۆناسین بچێتە بەر ئاژەڵ بوختانێ ناکەم بە چاوی خۆم دیومە قەیرە کچ نەک هەر بە ڕۆژی ڕوون بەڵکو بە شەوی تاریک چۆتە بەرمەڕ و شێوە خوار و شەوێنی داوە و ئاخری مەڕی باوکی لە چەری لەسەر حەوشە بەجێ هێشتووە و ڕەدوا کەوتووە بەڵام شتی واکەم هەڵدەکەوێ و نەبێ کچ کە نەچووە بەر ماڵات بحەسێتەوە نەخێر شیاکە ڕشتن حەوشە ماڵین پەپاڵەکردن لیژە دەوە لێدان و دەوەڵاندانانی کاری هەرە سوکنی دەسکەنە کێشە گێرە خۆیان ماڵین باڵەکە و گێژە و دەگەڵ باب و برایان دەکا و مەڕ و بزن و مانگا دۆشین و پەنیر کوشین و لۆرک و شیرێژ کوڵاندنەوە و مەشکەژاندنیش دەگەڵ دایک و خوشکان فێر دەبێ هێشتا ئەستێرە بە ئاسمانەوە هەن هەڵدەستێ و ماسی جمک لە مەشکەی گاوز دەکا و وەبەر گوڕمانی دەدا و بەو حاڵەوەش دەست لە شعر هەڵناگرێ و پێی هەڵدەڵێ مەشکە بژێ بەیانە شەدە ڕەشمان میوانە قەدری لەسەر چاوانە مەشکە سوورێم نەژاوە وەک وەکەف و ڕۆن گەڕاوە کابانم لێ تۆراوە مەشکەم مەشکەی مانگایە لۆلەپ لەدار خورمایە شڵقەی گەییە بەغایە مەشکەم مەشکەی گاڕەشی هەڵماندا لە گاگەشی مەشکەم مەشکەی لە بڵیندێ لە دەرکی دەوڵەمەندێ لە خرینگەی بازی بندێ ئەم شعرانە و زۆر لەوانەش جوانتر دەڵێت تا مەشکە دەژێ و بەرە مەشکە ڕۆ دەکرێ ئەم کیژە مەشکەژێنە دەگاتێ باوکی یا ژن بە ژنەی پێدەکات و یا شیربایی وەردەگرێت نۆشی گیانی نەبێ ڕەنگ بێ بۆ یەکەم جار و ئاخر جار ئاخر جار شەوی خەنەبەندان دەستە خوشکان خاوێنی بکەنەوە و سەوک و چەپەری لە لاق و لە تەر و مەچەک و زەندی داماڵن و بە قەولی خۆیان بیڕازێننەوە و تارای سووری پێدادەن و کە بووکنی هات بیبەن دیسان شعر سەر هەڵدەداتەوە و شاعر دەڵێت نایەتە دەر نایەتە دەر بووکیاخیە و نایەتە دەر لە چیمەنان لە چیمەنان بووکیاخیە و نایەتە دەر دایکی بووکێم دەکورکێنێ بووکیاخیە و نایەتە دەر مانگی هەنگوین و شتیوا کە لە شاران ئێستا باوە لە لادێ نییە بووک ئەو پەڕی سێ ڕۆژان لە کاروباری ماڵێ مەعاف دەکرێ دووبارە سەوەی ڕیخڕشتن لۆلەپ و دۆژەنگی مەشکە وێژینگی گێژە و لە خزمەتیدان سەرباری ئەوە پرتە و بۆڵەی خەسوو تەوس و لاتاوی دش و چەمۆڵەی هێوەر ژنیشی دێتە سەر دیسان بووکی تازە پەنا دەباتەوە بۆ شعر کە پێویست ناکە نمونەیان بێنمەوە هێندەی پێناسێویش دەبێتە دایک و بە منداڵەکەی هەڵدەڵێ بە پێی تەمەنی ناوی دەگۆڕێ دێد خات یای پور دایکە و نەنەی پێدەگوترێ ئەو کچۆڵەی حیلانەی دەکرد و شعری بە پێکەنینەوە دەگوت کە کوڕیان بە ئیجباری گرت دەردی دڵی خۆی بە شعر دەکاو دەڵێ هەڵنەگری هەی هەڵنەگری لە پەهلەوی زوڵم و زۆر ڕەبی شاپور شای بمرێ هێنامە ئەحمەدی کۆر کوڕم گەورە کرد بە قەندی شاری ڕەزاشا بردی لە بۆ ئیجباری تەنانەت کە زۆر پیر بوو لە شینگایاندا شینگێڕێ دەکا و بە شێعر بە مردوودا هەڵدەڵێ خەڵکی بە تاڵانی دەچۆوە مەڕە بەرانە یەختەیە شەکە ئەمن بە تاڵانم چۆتەوە بەژنی باریک و قەدی زۆردار و چاوی دەبەڵەکە کەوا بوو ژنی کورد دەگەڵ شعر دەژی تا گڵەبانی چاوی دەکرێت هەروەها ئەم کوڕی کە بە منداڵی دەگەڵ کیژەکە حیلانە و شەڕەبالۆرەی دەکرد کە دەستی پاشبارەی گرت و توانی هۆگانێک وەسەرەوە بدا دەکەوێتە زەحمەت کێشان بە دەنگی بەرزی خۆی و باوک و باپیری گاڕەش و گابەش بە نەقیزە تێیان دەوەژێنێ و دەڵێ بارە خەتە هەڵێنە هۆ وەرە بە قوربانت بم کە گای وچاندا دەنگی خۆش بێ یا ناخۆش گۆرانی دەڵێ بریا دەرزی بام تیژ و تەنک بام دەروازەوانی سینگ و مەمک بام هەواکەی دەگۆڕێ و دەبێژێ هەڵم گرن ئەو ئەم ئەو بەرەوبەر بمبەنە ماڵە بابنۆکەر شینم بۆ بکەن شەدە بەسەر دەیکاتە ئایشی لێ مامان و دەڵێ بە هەوران بەهارە دەخوێنن کۆلارە یار کۆڵم لێ دیارە چەند نوکتەیەک لەبارەی مێژووی ئەدەبی کوردیەوە ڕۆژێکی یارەگەرمی هاوینی مابات بوو دەگەڵ کۆنە دۆستێکی خۆشەویست قسەخۆش خوێن شیرین ڕەزاسووک و ئەدەب دۆست و لێزانم دانیشتبووین کەس ئاگای لە دڵی کەس نییە منیش نەمدەزانی ئەم دۆستەم کە ماوەیەک بوو یەکترمان نەدیبوو چەند بە دیداری من شاد بوو بەڵام من بە دیتنی ئەو دڵم فێنک بۆوە کڵوکۆی دەروونم دامرکا و خەم و پەژارەی چەند ساڵی تەمەنم ڕەوی لە ژوورە گەرمەکەمدا کە هەرگیز پانکە و کۆلێری بەخۆوە نەدیوە لە تەنیشت یەکدانیشتین و گەرمی قسان بووین قسەمان لە گرانی کۆپین لە کەسابی بازاڕ لە نەفرۆشرانی هێندێک شت و لە ڕمێن و برەوی شتەکانی دیکە نەکرد باسی ئەنگڕان و هەڵمسان و دەوڵەمەند بوونی بەعزە کەسێک و داماڵان و هەژاری و نەداری بەعزێکی ترمان بە زاریدا نەهات تەنانەت لە جووت و گا جۆگە و جۆماڵ بەند و بناوان باخەوانی و شوانی و گاوانی کە تا ڕاددەیەک سەرمان لێ دەردەچوو نەدواین ماوە تەنگ بوو ڕۆژ درەنگ بوو دەبوو زوو لێک جوێ بینەوە بۆ بیستنی ئەو چەشنە قسانەی لەسەرۆ باسمان کرد ماوە زۆرە ڕوو لە هەر شوێن و ماڵێک بکەی باس هەر ئەو باسێ دەستمان کرد بە باسی ئەدەبی چ بکەین هەردووکمان عاشق بووین نەخۆش بووین نا ناگێل و گێژ بووین کەسێکی وەک ئێمە نەخۆش و عەشق و گێژ و گێل نەبێ دەزانێ شێعر و شاعیری و ئەدەب دۆستی لە کوردەواریدا بە هیچ دەور و زەمانان نەبۆتە نان و ئاو بە تایبەتی بۆ ئەو دوو کەسە جگە لە ئاوارەیی و دەربەدەری و چەرمەسەری چ سوود و قازانجی نەبووە بافیس و درۆ و دەلەسە نەکەین ئێمە تا ئێستاش مێژووی ئەدەبیەکی ئەوتۆمان نییە جێی متمانە بێ بۆ نمونە نالی شاعری گەورەی کورد ڕەنگ بێ دیوانەکەی لە هەموو شاعرێکی تری کورد پتر چاپ کرابێ بە تایبەتی مامۆستا مەلاکەریم و کوڕەکانی ئەو پەڕی زەحمەت و ڕەنجیان لەسەر دیوانەکەی کێشاوە و ئەوەندەی هێزیان پێشکاوە شێعرەکانیان شی کردوەتەوە بەڵام بۆ ناساندنی خۆی هیچ بەڵگە و سەرچاوەیەکی بڕوا پێکراومان گیر نەکەوتووە بەڕاستی من بۆ خۆم زۆر سپاسی ئەو باوک و کوڕانە دەکەم ئەگەرچی لە هەڕەتی لاوەتیەوە خەریکی تێگەیشتنی شعری نالی بووم بە خوێندنەوەی کتێبە بە نرخ و نایابەکەی ئەوان پترمانام لە شعرەکانی لە شعرە وردەکانی هەڵکڕاند ئەوی هێشتا تاریک ماوەتەوە و بە وتوێژی کاک عزیز و شێختەهاش ڕووناک نەبووتەوە ژیان و سەرگورشتەی ئەم شاعرە مەزنێ ئەگەر چی دەڵێ لێوی تۆ ئاوی بەقا من خدرم من دوو دڵم ناوی خدر بووبێ چونکە بۆ ئەو کەسەی کە شاعرە سەدداوی ناوەتەوە ئەوی شاعریش بێ دەزانێ ئاوی ژیان و خدر پێکەوە پەیوەندیان زۆرە و بەچی دیارە ئەوەش یەکێک لەم دوان لەم داوانە نەبێ کە ناویەتەوە گریمان ناوی خدر بوو بێ باوکیشی ئەحمە شاوەیز بوو بێ ناوی دایکی چییە کام قورآن و کتێبی پەڕزەردمان لە دەستدایە نەک ڕۆژ و مانگ بەڵک و ساڵی لەدایکبوونی ئەویان لە پشت نووسرابێ دەزانین لە کوردستانی ئازیز تەرە بووە و سەری خۆی هەڵگرتووە و ڕۆیشتووە ڕوونە بەخۆشی خۆی نەڕۆیشتووە چونکە باشکرا دیارە زۆری پەرۆشی وڵاتەکەی بووە جگە لەم دوو شعرانەی کە تاسەی خۆی بۆ دیتنەوەی وڵات و دیداری دۆستان تێدا دەربڕیوە لە شعری ئاماڵ درێژ و پڕسۆز و کوڵەکەیدا قوربانی تۆزی ڕێگەتم ئەی بادی خۆشمرور ئەی پەیکی شارەزا بە هەموو شاری شارەزور ئەو پەڕی هەست و سۆز و پەژارەی خۆی دەربڕیوە و سەلماندویەتی دەردی غوربەت چ دەردێکە لەم دوایانەدا بۆتە باو و دەڵێن و دەنووسن و لەو قەسیدەدا کەناڵی بۆ سالمی ناردووە وای گوتووە بەڵام چۆن دەتوانن بسەلمێنن ئەم شعرەی بۆ سالم ناردووە دیسان تەماشای شعرەکە بکەنەوە بزانن نالی تا قیافە کە قافیە مەودای داوە باسی شارە زور بە تایبەتی سلێمانی خۆشەویستی کردووە تەنانەت ڕیشی زوری کاکە سووریشی نەبیر نەچۆتەوە بەڵام ناوی سالمی نەبردووە کەوا بوو ئەوە سالم ئازایەتی کردووە و جوابی نالی داوەتەوە بەڵێ بەڕاستی ئازایەتی کردووە یەک کوێراویەتی جوابە جەنگی جوابەدەنگی نالی کردووە کە کاری هەموو کەس نەبووە و پایەی شاعری خۆی بردووەتە سەر دوو پەژارە و داخی دڵی لە نەمان و بنەبڕبوونی بنەماڵی بابان دەربڕیوە و سێ ئازایانە زڵم و زۆری بڵحەڕۆمیانی ڕوون کردوتەوە و چەند بە کوڵ و سۆزەوە دەڵێ زستانی ئەوەڵین بوو دڕا بەرگی شێخەباس ڕۆمی ئەوەندە شومە لە شەخسیش دەدا زەرەر دیارە سالم ئەو شعرەی ناردووە بۆ شام تا بەدەست نالی بگا بەڵام ناحەقم نییە بڵێم بەچی دیارە ناڵی نالی نیشتەجێی شام بوو بۆ مڵکی شامە نامەی من سووی نالیە وێ دەترێ وەختە نالی لە شام بووبێ بەڵام چوونی نالی بۆ ئەستەمبول جێگای گومانە چ دەگا بەوەی لەوێ ژنی هێنابێ و ژیانی ڕابواردبێ و هەر لەوێ مردبێ و لە فڵان گۆڕستان نێژرابێ گومانی تێدانیە نالی چۆتە حەج و زیارەتی مەدینەی کردووە و شیعر ناز دەناز دەزانێ و تێدەگا چۆنی بە بیابانی بێروونی بێ ئاوژای عەرەبستانی هەڵگوتووە چۆن سەنای خوا و خۆشەویستی خوای بەجێهێناوە و دەگەڵ ئەوەشدا چەند مەزڵومانە و هەژارانە و کوردانە چارەڕەشی و بێبەشی کوردایەتی خۆی هەر لەبیر نەچۆتەوە و دەڵێ کوردی دەوری شارەزوورم زۆر دوور ڕۆیشتم بۆ باسی حەریق ئەو شاعرە مەزنە کە مەکتەبی شعری نالی هێنا مکریان و لەو مەڵبەندە هەرکەس شعری کوردی گوتووە یا دەڵێ بێ ئەم لاو ئەو لا لەوی فێر بووە نەکەم تا ئێستا چی لێ نووسراوە گوتراوە بە کەڵک بێ من بۆ خۆم لەسەر ئەو شاعرە گەورەی کە غەزەلی وەک هێندە بێزاری کە زانیومە بەزاری نایەوە دوور لە باڵاکەت سەرینی ناهومێدیم نایەوە یا چاوەکەم دوێنێ لە گوڵشەن گوڵ بایسوە خۆی نواند نەک نمە گیر بم بە مەرگی تۆ قەسەم هیچ نەمدواند گوتووە هەر ئەوەندەی دەزانم ناوی مەلا ساڵح بووە نزیکەی چرخێک لەوەی پێش لەو دیو ڕاهاتۆتە ئەم دی و لە خانەقای لوساوکان یا خانەقای شێخی بورهان گیرساوەتەوە و زۆری عقیدە بە شێخ بووە نازانم لەکوێ بەڵام لەسەر شعرێک ئیعزام الملک فیۆدالی مەشهور ڕیشی لوس تاشیوە ئەوە بۆتە هۆی ئەوە بێتە بێتە سابلاغ و بێتە ببێتە مەلای مزگەوتی حاجی سید حەسەنی خزمی خۆم ئەو کەسانی چل پ ساڵ لەوەی پێش چاویان بەو مزگەوتە کەوتبێ دەگەڵ منن ئەگەر بڵێم برسیایەتی و هەژاری و ناچاری نەبووبا هیچ کۆلکە مەلایەکیش بە پێش نوێژی ئەم مزگەوتە ڕازی نەدەبوو ڕەنگ بێ پێش ساڵی 1328 کۆچی کە ساڵی وەفاتی شێخە مردبێ و لە گۆڕستانی مەلاجامی نێژراوە و هەرخوا دەزانێ ئێستا گۆڕەکەی بناخەی خانووی کام مسلمان بێ خوا بکەم خوا بکەم لای سەرووی هاڵ یا میوانخانەی بێ و نەک کرابێتە حەمام و ستیوە مەهابادی ئێمە تاقە شاعرێکی بەناوبانگی لێ هەڵکەوتووە کە خەیابانێکی خۆشیشی بەناو کراوە ئەوە جێگای شانازیە من باخۆم منداڵ نەکەمەوە زۆرم لەو کەسانە دیون کە شاگردی مەکتەبخانەی وەفایی بوون بەڵام کۆنترین دیوانی دەستخەتی وەفایی لە بەغدا سەری هەڵدا و مامۆستا قەرەداغی زۆری نووسی و کەمی لەسەر ژیان و مردنی وەفایی زانی ئەگەر گوتم تا قەشاعری مەهاباد میرزا ڕەحیمی وەفای بووە تا ئەو جێگای من بزانم ئەو شارە دڵگرە جوانە قەت شاعیرگر نەبووە چەند غەزەلێکی میرزا سەلیم ناوێک لە کۆنە بەیازاندا هەبوون کە پێم وایە لە بیر چوونەوە ڕەنگە و میرزایش سابلاغی بووبێ دەنا شاعیرەکانی مکریان وەک ئەدەب سید ڕەشیدی شەهید سەیفی قازی میرزا لەتیفی قازی خاڵەمین حەقیقی سید کامیل هەژار ئەگەر لەم شارەش لەدایک بووبن لە لادێ ژیاون جا بۆیە دەڵێن زمانی کوردی خاوێن و ساکار دەبێ لە دێ فێر بین نەک لە شار جابا ئەو شارە سابڵاغی پێشوو یا مەهابادی ئێستا بێ کە هەتا بڵێی جوان پەروەرە جگە لە چەند غەزەل و دوو بەیتی نەبێ لە شعرەکانی مەلا حیسامەدین زیاتر نەمبیستوون کە خەڵکی بۆکان و دەوروبەری بوو تۆخوا کەی ئەو تاقە شعرە بەس نییە تخواکەی ئەو تاقە شعرە بەس نییە لێوی لەعلی جنێوی دابوو بە من قینی بنیادەمە منیش گەستم کە بڵێین شاعرێکی ناسخەیاڵ و باش بووە هیوادارم دیوانی تەواوی ئەو شاعرە کۆکرا بێتەوە و ڕۆژێک بکەوێتە بەردەستان پێویست ناکە من خۆم حێڵ بکەمەوە نیزامی گوتەنی لە شەشی شەست لە شەشی شەست ڕزگار بووم و بەرەو هەفتا دەچم و وردە هەنگاوی بەرەو گۆڕ دەنێم تازە بە هیوانیم زحێڵایەتی بکەم گوێ سوانان بگرم بەڵێ من پیاو بووم کە بە کوێری لە برسان و لە خەمان ئەمری خوای بەجێهێنا دی بووم دەمزانی چەند زانا و خوێندەوارە چەند کۆمەڵناسە لە پێنج خشتەی خشتەکیە فارسیەکەی و قەسیدە کوردیەکەی شاعیر عموم کەوتنە مەقامات و بۆڵەبۆڵ دیارە کە چەند جامیعە ناسن ئەگەر دان بۆدا بنین دان بۆدا بنین کە دەبیاتی نووسراوی کورد مەبەستم فۆلکلۆری ئەدەبی نییە ڕوتی سەبکەکانی ئەدەبی فارسی گرتووە ناچارین بڵین کەم شاعری وامان هەبوون لە سەبکی خوراسانیدا بەقەت سەرکەوتوو بن قەسیدەکەی سێڵاوی مەهاباد ئەو قەسیدەی کە لە زەمانی دەسەڵاتی ڕەزاخانی خوێنڕێژدا ڕەخنەی لە ڕەفتاری نالەباری کاربەدەستانی ئەو زەمانە گرتووە و بەو نیوە شیعرە دەست پێ دەکات مدەتێکە نەفسی حیز حوکمی خراوم لێ دەکا شاهیدی قسەکەمن ڕەنگ بێ ئێستاش ئەو ئاژانانە مابن کە بە ئەمری شارەبانی ڕەزاخانی مەندیلی مەلایان شەدەی لاوان چارشێوی ژنان نێفەکی ڕانگ و پانتۆڵ لە بەرانیان دەسووتاند فڕێ دەدا دەدڕی و دەبڕی و ئەگەر کەس دیار نەبا بە بەرتیل ڕازی دەبوون کە مەلامارف لەبارەی ئەواندا گوتویەتی دەچمە سەرچۆم و خەیابان یەک نەفەس ئاسوودە بم شەهرەبانی حازرە و داوای کڵاوم لێ دەکە بێشک ئەو سجیل نووسانە زیندوون و ئەگەر ئەم شعرە بخوێنەوە تک تک عارەق دەڕێژن کە بۆ خۆیان دەزانن ئەو سەردەم چۆنیان خەڵک دەڕووتاننەوە و کە مەلا مارف لەبارەی ئەواندا گوتیەتی سەیری خۆشتر من کە معروفم لە نێو ئەم شارەدا تازە ئیحساییە داوای ئیسم و ناوم لێ دەکە لە بیرمە شەوێکی لە دیوەخانی میرزا ڕەحمەتی شافعی ڕەحمەتی خوای لێبێ کۆمەڵێک گەورە پیاو و شێرناس کە ئەوی لە بیرم مابێ یەکیان مامۆستای مەزن تورجانی زادە بوو تاریفی ئەو شارەیان دەکرد کە مەلا مارف بۆ شافعی ناردبوو من بە ئەدەب لەسەر چۆک دانیشتە بووم و متەقم نەدەکرد تا گەیشتە ئەم شعرە جائیزەی شعرم لە تۆ ناوێ مەگەر بارێ ڕەژی تا سەر ڕووی دوژمن و بەدخواهی تۆی پێ ڕەشکەم ئەو دەم و دەنگ هاتم و گوتم ئەم شعرە مانایەکی دیکەشی لە بندا هەیە ئەویش ئەوەیە کە میرزا ڕەحمەت ئەوەندەی دوژمن و بەدخوا هەیە کە بارێک ڕەژیان دەوێت تا مەلامارف ڕوویان پێڕشکە مامۆستا تورجانی زادە تاوێک مات بوو وە گوتی ئافرین ڕۆڵە تۆچەی خۆم پێناساند و گوتی لە کن کێت خوێندووە گوتم لە خزمەت مامۆستا فەوزی گوتی ئەوە بۆیە شتی وا دەزانی بەڵێ مەلامارف ئەو کەسە بوو کە بەو هەموو زانست و هوەرەوە بە زگێک تێر و بە دووزگان برسی بوو دوایەش کە مرد وەک حەریق لە گۆڕستانی مەلاجامی نێژرا و گۆڕی ئەویش وە گۆڕی هەزاران مەلا و سەید و پیاوچاک بەدەستی وەرە هرام تەخت کرا ئای ئەوانەی منداڵن قەبرستانی مەلاجامیان نەدیوە کە بێجگە لەوەی گۆڕستانی موسڵمانان بوو هەزاران کێلی مێژووی و جوانی تێدا بوون کە هەموو موسڵمانان شاردیانەوە و لە نێویان بردن من بۆ خۆم کێلێکم دیبوو کە نەوێکی لوتفعالیخانی کە نوێکی لوتفە عەلی خانی زەند هەڵی کەندبوو و بە خەتێکی زۆر جوان بوو بە ئاواتم گۆڕی مەلا مارف لە حەوشەی ماڵێکدا بێ و گوڵکاری و چیمەن بێ عەلی عاشق ئێستا لاو نا مێرد منداڵ بووم لە کۆنە بەیازێکدا پارچە شعرێکی فارسیم خوێندەوە و لەبەرم کرد ئێستاش لە بیرم ماوە چونکە بە دڵمەوە نووساوە ئەگەر چی بەداخەوە نازانم شاعیرەکەی کێیە ڕاستە ئەم پارچە شعرە لە چاو سەنعەتی شعریەوە زۆر پوخت نییە و شاعری سەنعەتکار هیچ کاتێک جوست و گفت ناکاتە قافیە و ئەفغان و شتابان بە قافیەی شایگان دەزانێت بۆ خۆشم ئەگەرچی وەک زۆر جاری زۆر جاری دیگە دیکەش گوتومە و دەڵێم قافیە لە شعردا مەرج نییە بەڵام کێش مەرجە و ئەوە کە شعر لە نەسر هەڵداوێرێ پێم وایە و شاعرانەی شعری عروزی دەڵێن دەبێ بە تەواوی ڕعاەتی قافیە و ڕەدیف بکەن ئەمما ئەم پارچە لە باری نێوەڕۆکەوە گەلێک پڕ و دەوڵەمەند و بەهێز و هەست بزوێن و کورتە شنی دەستم که مجنون دلفگر چو شد از مردن لیل خبردار گریبان چاک زد با آه و افغان به سوی تربت لیلی تابان در آنجا کودکی دیدی ستاده به هر جا چشم عدد برگشاده سراغ قبر لیلی را از او جست همان کودک بخندید و بدو گفت سراغ قبر لیل را از او جست همان کودک بخندید و بدو گفت که ای مجنون تو را گر عشق بودی زمن کی این تمنا می نمودی بەناوبانگترین چیرۆکی دڵداری لە ڕۆژەڵاتدا داستانی لەیلی و مەجنونە کەم شاعیری عەرەب فارس تورک و کورد دەبینی کە یادی ئەم گراوی و دڵدارانەی نەکردبێ کەم کەس هەیە قەیسی عامیری کە بە مەجنون ناوی دەرکردووە نەناسێ و نەزانێ ئەو لاو عەرەبە عاشقی کچە عەرەبێک بووە کە ناوی لەیلی بوو باوکی کچەکە کە لە عێلێکی بە دەسەڵات و زۆردار و دەوڵەمەند بووە کیژەکەی نەداوە بە مەجنون و داویەتی بە پیاوێکی وەخۆی دەوڵەمەند قەیس لە سوێیان شێت بووە و خێڵ و هۆبەی بەجێهێشتووە و ڕووی لە چۆڵ و بێرونان کردووە و لە ئینسانان بێزار بووە و خووی بە گیانداران و دڕندە و وەحشەکان گرتووە و شێعری بەگراویەکەی خۆی هەڵگوتووە داستانی لەیلی و مەزون بۆ تەهوێنی شێعری زۆربەی شاعرانی ڕۆژهەڵات و لە ڕێگای ئەدەبی شەرقیەوە چۆتە نێو ئەدەبی غەربیەوە بە بڕوای من بە بڕوای ئەدەبدۆست و شاعیرناسان، مامۆستای مەزنی ئەدەبی فارسی نیزامی گەنجەوی گۆیی هونەری لە هەموو کەس ڕفاندووە و گرەوی بردۆتەوە و ئەو داستانەی لە گشت شاعیران باشتر داڕشتووە. قەومییەتی نیزامی تا ئێستا بۆ کەس ساغ نەبووەتەوە و کێشەی لەسەرە. فارس دەڵێ فارسە و بەڵگەی بە دەستەوە، پانزگانج و شوێنەوارەکانی دیکەی نیزامی و باڵی بۆ دەکێشن ترک دەڵێ بەم دەلیلەی کە گۆڕی پیرۆزی لە نێو ئێمەدایە و لە شعرەکانی ڕا دەردەکەوێ ئافاق خانمی ژنی لە جنسی ئێمەیە دیارە تورکە هەر بۆیەش گومبەزمان لەسەر دروست کردووە و ڕازاندومانەتەوە کوردی دۆنە دیوی هەژاریش دەڵێ خوشکەزای خۆمە و ئەم شعرەش بە بەڵگە دێنێتەوە چون مادر من رئیسه کرد مادرصفتانە پیشی من مرد درێژدادڕی دەکا و دەڵێ ئەم پەندەی پێشینان ڕاستە کە گوتویانە خاڵان خوارزا مەزن کرد مامان برازا بزر کرد نیزامی لە ژێر سێبەری خاڵۆ عمەریدا پەروەردە بووە و پێگەیوە کەوا بوو کوردە منیش دەڵێم کابرا گوتەنی هیچیان پیاوی درۆیە نین هەرسێک دەلیلیان هەیە و کەی خودایان لە نێوان دەکەم و دەڵێم نیزامی لەوەی مەزنترە لە چوارچێوەی تەنگی نەتوایەتیدا بگونجێ و پەیوەندی بە مرۆڤایەتیەوە هەیە هونەرەکەی مای شانازی ئینسانیەتە و بە شاعرێکی مەزن و پیاوێکی گەورەی بناسن و کێشەی لەسەر مەکەن